ئایا ئادەمیزاد، دیارە مەبەستی لە هەندێ کەسە لەوانەی بەربەرەکانی پێغەمبەریان ئەکرد، گومان وا ئەبا کەس دەسەڵاتی بەسەریا ناشکێ؟ یەقول ئەهلەکت مالە لوبەدا. بە فیزەوە ئەڵێ من ماڵێکی زۆرم خەرج کردووە. ئەیەحسەب ئەللەم یەڕەهو ئەحەد. زوبانێک و دوو لێومان بۆ دروست نەکردووە بە زوبانەکەی بدوێ و بە لێوەکانی زمان و ددانی داپۆشێ؟ وهدیناه النجدین. هەردوو مەمکی دایکیشیمان پیشان داوە شیریان لێ بخوا، یا ڕێگای چاکە و خراپەمان پیشان داوە تا چاکە بکا و خراپە نەکا. فلقتحم العقبە. پاش ئەمەیش و لەمەیش بەولاوە لەو کەسانە بێ کە ئیمانیان هێناوە و خەڵکیان ڕاسپاردووە کە لە ڕێی خوادا سەبر و تەحەمولیان ببێ و خۆیان بگرن و خەڵکیان ڕاسپاردووە کە میهرەبان بن لەگەڵ هەر کەس پێویستی بە میهرەبانی بێ. ئولائیک اصحاب المیمنە. پیاوی خاوەن بەرەکەت ئەوانەن وا ئەکەن، یا ئەوانەی کارنامەیان لە ڕۆژی قیامەتا ئەدرێتە دەستی ڕاستیان، ئەوانەن ئەم کارانە ئەکەن.